بەناوی خودای بەخشندە و میهرەبان. داواکارێک پرسیاری کرد دەربارەی سزایەک کە هەر پێش دێت. جا ئەو سزایە یەخەی هەموو بێباوەڕان دەگرێت و هیچ هێزێک ناتوانێت پەنایان بدات و لێیان دوور بخاتەوە. ئەو سزا و تۆڵەیە لەلایەن خودای خاوەنی گەورەی و پلە و پایە و جێبەرزەکانە. فریشتەکان و جبرەئیل بەرز دەبنەوە بۆ لای پەروەردگار لە ڕۆژێکدا کە ماوەکەی پەنجا هەزار ساڵە بە حسابی ئادەمیزاد یاخود مەبەست درێژی ڕۆژی قیامەتە کە پەنجا هەزار ساڵ دەخایەنێت بە نسبەت خودا نەناسانەوە کەواتە خۆگر و ئارامگر بە بە شێوەیەکی جوان و چاک لە بەرامبەر هەڵوێستی نادروستی خودا نەناسانەوە بەڕاستیەوە بێ باوەڕانە قیامەت بە دوور دەبینن بە دووری دەزانن ئێمەش زۆر بە نزیکی دەزانین، چونکە خودا خۆی بەدیهێنەری کاتە. ڕۆژێک دێت ئاسمان وەک کانزایەکی تواوەی لێ دێت، یەکێکە لە قۆناغەکانی هەڵوەشاندنەوەی بوونەوەر، ئیش وەکو خوری شیکراوە فشۆڵ دەبن. دۆستی گیانی بە گیانی لە یەکدی ناپرسنەوە، کەس نایپڕژێتە سەر کەس، بەڵکو هەرکەس خەمی خۆیەتی. ئەوانە پیشانی یەکتر دەدرێن، تاوانبار و گوناهکار ئاوات دەخوازێت کە ئەگەر بکرێت بۆ دەربازبوونی خۆی لە سزای ئەو ڕۆژە هەموو کوڕەکانی بکاتە قوربانی خۆی، هاوسەر و براکەی، خزم و عەشرەتی کە لە دونیادا پەنایان دەدا، بە هەرچی دانیشتوانی سەر زەویش هەیە ئەگەر بۆی بکرێت بیکاتە قوربانی خۆی پاشان خودا ڕزگاری بکات. نەخێر ئەو ئاواتانە هیچی نایەتە دی بەڕاستی دۆزەخ ئامادەیە و بڵێسە دارە و داخ لە دڵە. لە کاتێکدا داماڵێنەری پێستی سەر و هەموو ئەندامەکانە. دۆزەخ بانگی ئەوانە دەکات کە لە دنیادا پشتیان لە حەق و ڕاستی هەڵدەکرد و گوێیان پێنەدەدا، ماڵ و سامانیان کۆدەکردەوە و دەیانشاردەوە، گوێیان نەدەدا بە حەڵاڵ و حەرام. بەڕاستی ئینسان بە شپرزەیی و تەنگەتاوی دروست کراون. کاتێک ناخۆشی تووش بێت بێزار و دەم بە هاوارە. کاتێکیش خێر و بەرەکەتی تووش بوو دەستی دەنووقێنێت و قەدەغەی چاکە دەکات. تەنها ئەو نوێژکەرانە نەبێت ئەوانەی کە لەسەر نوێژەکانیان بەردەوامن. هەروەها ئەوانەی کە بەشێکی دیاریکراو لە سامانیاندا هەیە بۆ جیهاد و تێکۆشان بۆ هەژاری داواکار و بێنەوای داوانەکەر، ئەوانەی کە باوەڕی ڕاست و ڕەوان دەهێنن بە ڕۆژی پاداشت، ئەو کەسانەی کە دڵە لەرزەیان هەیە لە تۆڵەی پەروەردگاریان، بەڕاستی سزای پەروەردگاریان کەس لێی ئەمین نابێ مەگەر لەگەڵ هاوسەرەکانیاندا یاخود کەنیزەکەکانیان کە بەهۆی بارودۆخی تایبەتەوە هەبوو ئەوانە بەڕاستی لۆمەکراو نابن. جا ئەوەی بێجگە لەو حاڵەتانە ڕێگەی تر بگرێت بۆ تێرکردنی ئارەزووەکانی، ئەوانە لە سنوور ترازاو و دەستدرێژکەرن، هەروەها ئەوانەی کە ئەمانە دەپارێزن و پەیمان دەبەنە سەر ئەوانەی کە هەڵدەسن بەو شایەتییەی کە لەلایانە، ئەوانەی کە پارێزگاری نوێژەکانیان دەکەن و لە کاتی خۆیدا ئەنجامی دەدەن، ئا ئەوانە لە باخەکانی بەهەشتدا ڕێزلێنراون. ئاخۆ ئەوانەی بێ بڕوا بوون چیانە کە تۆ دەرکەوتیت بە پەلەت دێن بۆ لات، بە لای ڕاست و چەپدا خۆیان ون دەکەن و لە دوورەوە پۆل پۆل بە دەوری یەکدا کۆ دەبنەوە، ئا بەو حاڵەوە هەر یەکەیان بەتەمایە بخرێتە ناو بەهەشتی پڕ لە ناز و نیعمەتەوە؟ نەخێر، وا نییە، بەڕاستی خۆشیان دەزانن لە چی دروستمان کردوون بۆ ئەوەن دەرلەخۆ بایی بوون جا سوێن بە پەروەردگاری خۆرهەڵاتەکان و خۆرئاواکان بەڕاستی ئێمە هەمیشە بەدەسەڵاتین لەسەر ئەمانە لەناوبەرین و کەسانی چاکتر بهێنینە کایەوە ئێمە بۆ ئەو مەبەستە بێتوانە نین جاوازیان لێ بهێنە با هەر ڕۆ بچن لە بێباوەڕیدا با هەر گەمە و گاڵتە بکەن هەتا دووچاری ڕۆژی خۆیان دەبن کە هەڕەشەیان پێ لێ دەکرێت. ئەو ڕۆژەی بە پەلە لە گۆڕەکانیان دێنە دەرەوە، دەڵێی بۆ لای بت و پەرستراوەکانیان ڕادەکەن. چاویان شۆڕە و شەرمەزار و خەجاڵەتن، زەلیلی و سەرشۆڕی ماندووی کردوون. جا ئەمە ئەو ڕۆژەیە کە کاتی خۆی بەڵێنیان پێ دەدرا و ئەوان بڕوایان پێی نەبوو.